ئەگەر کەسێ زۆڵمی زۆری لە خەڵک کردبێت ئێستا تەوبەی کردبێت خەڵکەکە زۆرە ئەو هەمووە نادۆزرێتەوە ئامۆژگاری چییە بۆی ئامۆژگاریم ئەوەیە کە بینی خۆت و خی پەروەردگار تەوبە بکە داوای لێبوردن بکە ئەمە خەتۆی یەکەمت خەتای دووەمم ئەوەندەی کە دەتوانیت بیان دۆزیتەوە لەو کەسانەی کە زوڵمت لێ کردوون بگە پێیان داوای لێبوردنیان لێ بکە گەرنی خۆتیان پێ ئازاد بکە حەقیان بدەوە ئەوانش کە ناگەیت پێیان و نایەن دۆزیتەوە دوعای خێریان بۆ بکە داوای لێ خۆشببوونیان بۆ بکە لە خی گەورە و دوعای خێریان بۆ بکە بەڵکو ئەوە بچێتە بری ئەو زوڵمەی کە تۆ لێت کردو خی گەورە لە ئێمەش و لە تۆش خۆش بێت سوودەی شکر چۆنە وەچی تیادا دەگوترێت سەلامدانەوەی تایە دەستنوێژ و ڕووکردنە قیبلەی دەوێت شکر براکەم کە تۆ خەبەرێکی خۆش نعممەتێک شتێکی تازە دەبیستیت لە شکری خی پەروەردگاردا سوزدە دەبیت نە دەستنوێژی دەوێت و نە سەلام دانەوەشی تیایە ئایا ژنهێنان بە نیەتی تەلاق دروستە ژنهێنان بە نیەتی تەلاق براکانم بریتە لە سیغە یاخود لە متعی شیعە بۆیە ئەسڵ لە ژنهێناندا بریتە لە دەوام نەک تۆ نیەتت ئەوە بێکە چکە بە نیەتی تەلاق یعنی وەقتی جا بۆ هەفتەیەکە بۆ مانگێکە بۆ ساڵێکە بۆ دوو ساڵە ئەمەش جایز نییە براک جایز نییە بە تایبەتیش کە بیشارێتەوە ئەو نیەتە لە ئافرەتەکە بشارێتەوە ئەوە سەد لە سەد بریتە لەو متعەیکە شیعە دەیکات جایز نییە برا بەڕێزەکانم چونکە ئەسڵ لە زەواجدا لتەسکن و ئیلەیها ئەسڵ لە زەواجدا ئەوەیە کە تزوجوا الولود الودود فإني مكاثر بكم الأمم بۆ ئەوەیە کە مناڵتان هەبێ بۆ ئەوەی عائلەیەک پێکەوە بنێن نەک تەنها بۆ ئەوەیە کە شەهوت دابمەرچێنەوە چەند شەوێک و یا هەفتەیەک بەیەکەوە بن و تەوا ئەو کە ئەو جارە هەرکەسە بۆ ماڵی خۆی شتی وا نابێت